خەڵکی شار لە دەوری سفرە دانیشتنەوە دیسان جێگەی مانگی پێشوو بەرامبەر قاپە برنجە شیرینەکە چۆڵ بوو چاویشی لە دەرگای ئەو گۆڕەپانە بوو کە خەڵکی لێ ئەهاتە ژوورەوە لە دڵی خۆی داوتی ئەی ئەو کەسەی حەزرەتی یوسفت بە یعقوب شاد کردەوە بەڵات لە حەزرەتی ئەیوب دوور خستەوە منیش بە علی شار بگەیەنەوە بۆ خاتری گەورەی و توانایی خۆت کە تۆ لە هەموو بوارێکدا تواناداری ئەی ڕێنمایی لە ڕێ دەرچووان هێشتا نزاکەی تەواو نەکرد کەسێک لە دەواازەی گۆڕەپانەکەەوە هاتە ژوور باڵا چنار ناسک و نازدار بەڵام لە ڕوولاواز ژیر و بە ئاوەس ئەویش وەگۆوانی دی چاوی گێڕا شوێنێک نەبوو لێ دانیشێ بۆیە چووە و شوێنە شومەی کە چەند کەسێکی تیا تووشی ببوون لە سێدارە دران کە زمرد شا بینی کەوتە دڵە کوتە کە ورتر سەرنجی دا بۆی دەرکەوت کە ئەوە عەلی شاری خاوەنیەتی خەریک بوو زریکێک لێ بدات و لە خۆشیاندا بقیژێنێ بەڵام دانی بەخۆی داگرت چونکە پێی ئەی بوو هۆی هاتنی علی شار بۆ ئەو شارە ئەوە بوو کە خەوی لێکەوت بوو لەسەر سەکۆی بندیواری ئەو کۆشکەدا کە زمڕودی لێبوو بەنیاز بوو فیکەی بۆ لێبداتەوە کە زمڕت خۆی شۆڕ کردەوە هاتە خوار هەڵبێن بۆ ماڵەوە ئەو بوو جوانی کوردی دەست هەلەکەی قۆستەوە فیکەکەی بۆ زمرود لێدایەوە کە هاتە خوارەوە فراندی کە خەبەری بۆ سەیری کرد جامانەکەی دزراوە تێگەشت کەسێک دزی لێ کردووە ئەویش لە دڵی خۆی داوتبووی ئیننا لله و ئیننا ئیلەیه ڕاجعون گەڕا بۆ چوو بۆ لای پیرێژنەی دراوسیان لە دەرگایانی دابوو کە پیرێژن دەرگای کردەوە بەسەرهاتەکەی بۆ جێڕابووەوە پیرێژنەش سەرزەنشتێکی زۆری کردبوو پێیوتبوو کەوا بوو هەرچیەکەت بەسەر هاتووە گوناهی خۆت بووە علی شاریش هێندە گریا بوو بورا بووەوە کە بە ئاگەهات بۆ سەیری کردبوو پیرێژنەکە بۆیە گری. ئەمجا بردیوە بۆ ماڵی خۆی وتبووی لێرە چاوەڕێم بکە بزانم هەواڵێکم دەست ناکەوێ. ئەمجا جێی هێشت نیوەڕۆ گەڕایەوە. بە عەلی شاری وت لەوە چێ کە هەرگیز چاوت بە زمڕوود نەکەوێتەوە. چونکە زمڕوود بە گوریس بە پەنجەرەکەدا چۆتە خوارەوە و تورەکە زێڕەکەشی لەگەڵ خۆی بردووە. ڕۆژی دواتر میری شار بە خۆی و سەربازەکانیەوە چۆتە سەریان. شەهرەزاد جێڕایەوە کە علی شار ئەمەی بیست دەستی بە گریان کرد و خەریک بوو بمرێ دواتر نەخۆش کەوت یەک ساڵی ڕەبق پیرێژنە چاودێری علی شاری کرد و دەرمانی بۆ هێنا و چارەسەری کرد تاکو چاک بۆوە بە خەمی ژنەکەیەوە ئەم شعرەی ئەوتەوە ئەی کۆکەرەوەی لێک دابڕاوان چاو بە فرمێسکی دڵان سوتاوان لە تاوتان جێگا بە خۆم ناگرم تاسەتان ئاوا خستیە داوان خوایە نەسیبمان ئەگەر بۆ یەکە یەکمان بخەوە بە سوک و ئاسان ساڵی دووەم پیرێژن چووە لای و پێیوت ئەم خەم و پەژارەی تۆ ئەی خۆیت و ئەم کار بۆ نەکردنەی ژنەکەت دادت نادات و بە خۆشەویستەکەت ناگەێنێتەوە هەستە بە شوێنی دابگەڕێ بەڵکو هەواڵی بزانین ماوەی مانگێک پیرێژنە پەزێرایی کرد مریشکی بۆ لێنا و ماڵی بۆ پاکە کردەوە تاک وزەی بە بەردەهاتەوە ئەمجا عەلی شار کەوتە گەڕانی ئەم کووچە و ئەو کۆڵان ئەم دێ و ئەو شار تاکو ڕێ کەوتە شارەکەی شا زمڕودی ژنی وەکو دانیشتوان چۆ گۆڕەپان و سەر سفرە و خوان کە لەو شوێنە شومەدا دانیشت خەڵکەکە بەزەییان بە جوانی و لاوی داهاتەوە پێیان وت، کوڕی باش، لەو شوێنە نان مەخۆ با تووش نەبی. ئەویش سەری سوڕما. هێندەش لە خۆی بێزار بوو وەڵامی دایە وتی، گرنگ نییە، جار و جەهەنەم، بەڵکوو تیا بچم و لەم ژیانە ڕزگارم بێ. شا زمڕوود ویستی بنێرێتە شوێنی، هات بە بیری دا کە نەکوو برسی بێ با تێر بخوا، ئەمجا ئەنێرم بە شوێنی دا. عەلیشار نانی خوارد و خەڵکەکەیش بە سەرسوڕمانەوە بۆیانە ڕوانی. کە تێری خوارد، کۆیلەیەکی خەساوی ناردە شوێنی کە کۆیلەکە چوو بەڕوێکی خۆش و پێیوت پاشا داواتەکە تاکو و چەند پرسیارێکت لێ بکە کە بردیانە بەرامبەر پاشا وتیان فەرموو ئەمجا چاوەڕێ کرد تاکو خەڵکەکە لە نان خواردن بوونەوە ئەم جاهریەکە بەدەم بڵاوکردنیانەوە دەستیان بەیەکدادا کە ئەو داماوەیش مادام بانکراتیا چوو لا حولا ولا قوتە ئللا بلا هەندێکیشیان وتیان نەخێر نایکوژێ بەڵکو تووشی خێری خۆی بووە چونکە تا تێری نەخوارد بامی نەکرد کە گۆڕەپان چۆڵ بوو لە عەلی شاری پرسی ناوت چییە چکارەیت بۆ هاتوویت بۆم شارە ئەی ژوتی ناوم عەلی شارە کوڕە بازرگانم خەڵکی خوراسانم کەنیزەکێکم هەبوو لێمون بوو بەلامەوە لە گوێ و چاوانم خۆشەویستتر بوو دڵم پێوەی بەندە ئەمە بەسەر هاتە کەمە ئیدی دڵی پڕ بوو دەستی بە گریان کرد و بورایەوە ئەم جا شازمڕوت فەرمانیدا گوڵایی بەلودا بدەن شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. Thank you. با بحەوێتەوە دەرگاوان وتی بە چاوان خەڵکەکەش بە خۆیان وت شازمڕۆ چی بەسەر هاتووە کە بەو شێوەیە نەرمونیانە لەگەڵ ئەو لاوەدا یەکێکیان وتی هەر کەمۆڵەتی دا لەسەر سفرەکە تێرخوازانین بەدڵیەتی ئەی پێم نەوتن ئیدی هەریەکە و شتێکیەوت دواتر بڵاویان لێکرد ئەمجا زۆر بە تاسەوە چاوەڕێی ئەوەیە کرد زوو شەودا بێت شەوانە چرایەک لە ژوور سەری لە ژووری نووستنەکەی داگیرسا و چرایەکیش لەبەر پێی. ئەو شەو هەر ئێوارە کەنیزەکەکانی لە ژووری نووستنەکەی خۆی ئیزن دا، ئەمجا ناردیە شوێنی عەلی شار کە خزمەتکاران و کەنیزەکەکان ئەمیان دی کەوتنە مقۆ مقۆ لە نێوان خۆیاندا ئەیانوت، شا زمڕووت دڵی چووەتە و گەنجە، بۆیە شەو ناردیە شوێنی، هەر هێندەمان زانی کرایە سەرۆکی پاسەوانانی شاریش. کە هێنایەنە بەردەمی کڕنەوشی بۆ برد شا زمڕود لە دڵی خۆی داوتی تاکو سعاتێک پێی ڕانەبێرم ڕاستی خۆمی بۆ دەرناخم ئەمجا لێی پرسی علی گەرماوت کرد ئەیژوتی بەڵێ خاتونەکەم ئەمجا زمڕود شاوتی دەبڕۆ لەو گۆشت و لەو مریشکە برژاوەش بخۆ و لەو شەرابەش بخۆرەوە تۆ زۆر ماندویت دواتر وەرە بۆ لام ئەیژوتی فەرمایشتە کە تێری خوارد لی پرسی علی شار نام ناسیتەوە بەکوێدا منت بیر چۆوە علی شاریش پرسی ئەی پاشا تۆچەی ئەیژوتی زمڕودی کەنیزەکی خۆتم کامەی بیست ورتر سەرنجیدا لە خۆشیاندا بورایەوە زمڕۆدیش دەستی کردە گریان بەسەریدا ئیدی بە یەکتر شاد و شکوب بوونەوە ڕۆژی دواتر کۆبوونەوەی بە وەزیران کرد و ڕایگەیان کە لەگەڵ مێردەکەم کە ئەم عەلی شارەیە ئەڕۆمەوە بۆ وڵاتەکەی خۆم تاکو دێمەوە جێگرێکی پاشا هەڵبژێرن ئەمجا کەوتنە ڕێ تا گەشتنەوە شار چوونەوە ماڵی خۆیان و زمڕوتشا دەستی کرد بەخێرکردن پێکەوە ژیانێکی خۆشیان بەسەر برد. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. شەوی سێ سەد و سی. برسی و ڕووت و ڕەجاڵ سەری لووتی خۆی ڕەشەکات و سەرهەڵەگرێ و شارەکەی خۆی بەجێ دێڵێ ئەڕوات هەر ئەڕوا تا گاتە شارێک کە بە دیوارێکی بەرز چوار دەورەی گیرا بوو هەندێ بە شارەکەدا هەڵەڕوانێت و نەشارەزایانە خۆی پێداکا زۆری برسیە بێ لە یەکێک لە شەقامەکانیدا کۆمەڵێک پیاوی دەوڵەمەن ئەبینێ پێکەوە ئەڕۆن ئەمیش شوێنیان ئەکەوێ خۆیانەکەن بە شوێنێکدا کە لە هی پاشایان ئەچێت هەر ئەڕۆنە ناو و ئەمیش بە دوایانەوە تا ئەگەنە لای پیاوێکی بە شان و شکۆ کە چەند خزمەتکارێک بە دەوریەوە ئەبن کە لە کوڕە وەزیرە چوو کە کۆمەڵە پیاوەکەی بینی لە بەریان هەستا و ڕێزی گرتن کابرای سەر هەڵگرتوویش کە زۆر ترسا بوو لە شوێنێکەوە دانیشت کە نەبینرێ هێندەی زانی کابراەک پەیدا بوو بە چەند توولە و تانجیەوە کەملیان بە زنجیری زێر بوو قوماش ئاوریشمیان بە پشتەوە بوو هەر یەکە و لە شوێنی تایبەت بەخۆی بەسترایەوە ئەمجا کابراون بوو کە هاتەوە چەند قاپی زێڕینی پێبوو پڕبوون لە خواردنی تایبەت بە توولە و تانجەکان هەریەکان قاپێکی زێڕینی خستە بەردەمیان و جێهێشتن سەر هەڵگرتوش هێندەی برسی بوو چەند جارێک ویستی بڕوات و لەگەڵ یەکێک لەو تو لەو تانجیانە تێر تێر بخوا خوا خستیە دڵی سەگێکیانەوە خواردنێکی کەمی خوارد و بەسەر لە قاندن ئیشارەتی بۆ برسیەکە کرد وەرە بخۆ کابراش کەلالا مویە کرد هێندە برسی بوو بە پەلە خۆی گەیاندە قاپە زێڕینەکە و تێری لێ خوارد ئەم جاویستی بڕوە کەچی سەگەکە بەدەستی خۆی پاڵی نا بە قاپەکەوە تێگەیان کە قاپەکە ببا بۆ خۆی ئەویش بردی و لە ماڵەکە چووە دەرەوە و کەس شوێنی نەکەوت شاری جێهێشت و ڕۆیی تاگەشتە شارێکی دی لەوێ قاپە زێڕینەکەی فرۆشت و بە پارەکەی شتومەکێکی زۆری کڕی و گەڕایەوە شارەکەی خۆی هەرچیەکی هێنابوو فرۆشتی ئەمجا قەرزەکانی دایەوە کەوتە کاسپی کردن و ژیان و گوزەرانی خۆش بوو خوایش بژێوی پیرۆز کرد ماوەیەکی زۆر لە خۆشیدا ژیا ئەمجا لە دڵی خۆی داوتی پێویستە بچمەوە بۆ ئەو شارەی کە سەگەکە قاپە زێڕینەکەی تێدا پێبەخشیم و من فرۆشتم و بازرگانیم بە پارەی ئەو زێڕە کرد و ئاوا دەوڵەمەند بووم ئەچم سوپاسیانەکەم و پارەی قاپە زێڕینەکان ئەدەمەوە ئەمجا پارەی لەگەڵ خۆی هەڵگرت و ڕۆیشت چەند شەو و چەند ڕۆژ بەڕێوە بوو تاکو گەشتە شارەکە ئەمجا ویستی بچێتە لای خاوەن ماڵ شەقامەکان گەڕا تاکو دوکانەکەیان پیشاندا کە چۆ سەر دوکانەکە سەرنجیدا دوکان ڕووخاوە دار و پەردووی بەسەر یەکەوە نەماوە ئەوش دەستی کرد بە خوێندنەوەی ئەم هۆنراوە دار و پەردووی وە لێک ترازاوە وەک دڵ کە ترسی خی تیانەماوە داڵێ چۆن ئاسکی خۆی پێنامۆیە وەکو جارانی شەهرەزا جێڕایە و کە کابرا لای کردەوە پیاوێکی لاوازی برسی ڕوت و ڕەجاڵی بینی کە هەر کەسێ بیبینایە مچڕکە بە لەشی داهات دڵی وەک بەری ڕقی بۆ نەرمە بوو لێی پرسی، ئاخۆ ئەو دەهرە کۆن و دێرینە چی هێناوە بەسەر خاوەن ئەم شوێنە؟ کاتێ بوو جوان بوو، ڕازاوە ئێرە، هەر ئەدوت مانگە لە ناو ئەستێرە، ئێستا بۆ ئاوە وەک شوێنەوارە، هیچی نەماوە و هەر چوار دیوارە. برسی و ڕووت و ڕەجاڵەکەش وتی، خاوەنی منم، کەوا نابووتم برسی و داماو و بێزاد و قووتم، سەرما بردەڵەم نابینی ڕووتم؟ گەر پرسی ئاڵوگۆڕی زەمان کەی هۆی نییە ئەبێت دەست بە گریان کەی خۆم بنیاتنەری دروستکەری ئەم ماڵ و دووکانە بووم خاوەنی ئەو هەموو سامانە جوانە بووم زەمانە و کۆسپی بەسەرما ڕما تەنانەت بەرگیش نەما لە بەرما بۆ هۆ ناپرسی مەگری بەسەرما ئەمجا کابرا بەسەرهاتی خۆی بۆ ڕووتە ڕەجاڵ جێڕایەوتی کاتی خۆی وەکو تۆ ڕوت و برسی بووم لەم خانۆدا قاپێکی زێڕینی تۆم برد ئێستا شاتوم پاداشتت بدەمەوە تۆڵەی ئەو قاپەت بۆ بکەمەوە ئەو قاپە کە بۆ هۆی دەوڵەمەن بوونەوەم کابرای ڕوت و ڕەجاڵوتی ئەمەی تۆ ئەیکەی کاری کەسێکی ژیر نییە ئەوە عەقڵ نایبڕێت خۆم بە هێندەی ئەو سەگە بەخشندە نەبووبم سەگەکە قاپێکی زێڕینت بداتێ منیش بێ ئاگا لە دنیا هەرگیز ئەو خەڵاتت لێوەر ناگرم چۆن هاتوویت وابگەڕێ و شوێنی خۆت پیاوەی ڕەوانە کرد و هیچی لێوەر نەگرتووتی سلااو لەو سەگە و لەو جۆرە کەسە منیش نەمێنم هەر هێندەم مەسە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو، بێدەنگ بوو. چیرۆکی پیاوە ئازاکە شەهرەزاد و تێژێڕنەوە شاری ئەسکەندەریە والیەک بەڕێوەێ برد ناوی حسامەدین بوو. شەوێکیان کە لە نێو پیاوانیدا لە دیوەخان دانیشتبوو، کاتێکی زانی سەربازێک هاتە ژوورەوە. کە ڕێگەیاندا قسە بکا وتی قوربان، ئەمشەو لە فڵانە ئوتێل لە نیوەشەودا تورەکەکەیان دڕیم و هەزار دینارم هەبوو لێیان دزیم. هێشتا قسەکەی تەواو نەکردبوو، والی ناردی دوای دوو سەرکردەی سوپادا، فەرمانی پێدان وتی بڕۆن هەموو ئەوانە بگرن کە لەو خانەدا کارەکەن و بەندیان بکەن بۆ سبەینێ برانە بەردەم دەزگای سزادان سەربازە پارە لێدزراوەکە ژامادە بوو والی ویستی سزان بدا هێندەیان زانی کابراەک دڕی بە خەڵکەکەدا خۆی گەیاندە لای والی و سربازەکە وتی قوربان ئەو خەڵکە بێ تاوانن ئازادیان بکە و من پارەکەم دزیوە و تورەکەکەیم دڕاندووە ئەمجا دەستی کرد بە کەمەریدا و پارەکەی دەرهێنا و لە نێوانی هەردووکیاندا داینێ وتی ئەوە پارەکەت و ئیدی بۆت نییە یەخەی کەس بگری خەڵکەکە کە ئەمەیان بینی دوعای خێریان بۆ کرد ئەم جا پیاوەکە وتی میرم من بە پێی خۆم هاتم و تورەکەکەم بۆ هێنایەوە بەڵام ئازا و کەسێ بتوانێ لێی بدزێتەوە ئیدی کۆڵان بە کۆڵان شەقام بە شەقام شوێنی کەوتم نەمتوانی لێی بدزمەوە تا گەیشتە ئەم شارەی ئێوە شوێنی کەوتم تا خۆی کرد بەم خانەدا ئەمجا خستمە ژێر چاودێری خۆمەوە تانوست و پرخەی ڕۆژە ڕێک ڕۆشت ئەمجا چەقۆکەمم دەرهێنا وردە وردە چوومە پێش تاکو و تورەکە گەورەکەم دڕی ئا ئاوا ئەمجا دەستی برد و کیسە پارەکەی برد و چووە پشت میرەوە خەڵکەکەش چاوەڕێی ئەو بوون تورەکەکەیان پیشان بدا هێندەیان زانی ڕای کرد و خۆی خستە گۆمە ئاوەکەوە میریش فەرمانی بە پیاوانیدا شوێنی بکەون تا ئەوان خۆیان داکەند و خۆیان فرێدا گۆمە ئاوەکە و کەوت نەمەلەکردن کابرا بۆی دەرچوو ئەو ناوەیان پشکنی بەڵام بێسوود بوو چونکە کۆڵانەکانی شاری ئەسکەندەریا هەمویان ئەچنەوە سەریەک خەڵکەکە گەڕانەوە و پیاوە ئازاکەیان بۆ نەگیرا میر بە سەربازەکەی وت ئێستا هیچ مافێکت بەسەر ئەو خەڵکەوە نەماوە چونکە پارەکەت پێدرایەوە بەڵام نەتوانی بیپارێزیت، سەربازەکە پارەکەی لە دەست دەرچوو لێی دا و ڕۆیشت، خەڵکەکەش لەو کێشەیە ڕزگاریان بوو، شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. چیرۆکی سێوالیەکەی بەردەم ناسڕشا. شەهرەزاد وتی ئەگێڕنەوە ناسرشا هەر سێوالی قاهرە و والی بولاق و والی میسری کۆنی کۆکردەوە پێیوتن هەریەکەتان بەسەرهاتێکی سەیرم بۆ بگێڕێتەوە کە لە کاتی حکومڕانی خۆیدا ڕوویداوە ئەوان جووتیان فەرمایشتە میری قاهیرە وتی گەورەم لە کاتی حکومڕانیمدا تووشی بەسەرهاتێکی سەرسوڕهێنەر بووم حەزەکەم ئەوەتان بۆ بگێڕمەوە دوو کەس بوون ئەهاتنە شایەتیدان هەمیشە پێکەوە بوون منیش بە قازیم وت سیخوڕیان بۆ دابنێ بزانە چیەکەن چۆنەژین هەر کە لە شوێنێکی خراپدا بوون یان کارێکی خراپیان کرد هەواڵم بۆ بنێرە باخۆم بچم بۆیان و بەسەر تاوانەکەەوە بیان گرم قازیش لای خۆیەوە چەند سیخڕێکی دەوڵەتی نرد تا بەمەی فرۆش و میوە فرۆش و شوێنی قمار ڕابگەێنن زوو هەواڵی ئەو دوانەمان پێ ڕابگەێنن سیخڕەکانیش کەوتنە دویان شەوێکیان هەواڵیان بۆم هێنا کە دوانەکە لە ماڵێکدا خەریکی مەی و شەراب خواردنەوەن چەند کەنیزەکێکیش سەمان بۆکەن منیش خۆم و کۆیلەیەکم چوین لە دەرگامدا و چوومە ژوورەوە کە منیان بینی ناسیانمەوە بەڵام خۆیان تێک نەدا فەرمویان لێکردم و لە شوێنی شیاودا دایاننام دوای سوعبەت و قسەی خۆشێکی کانوتی قوربان میری بەڕێز ئێمە زانین تۆ ئەتوانیت سوک و ڕسوامان بکەیت و سبێنێ لە بەندی خانەمان تونکەی بەڵام ئەوی ڕاستی بێ ئێمە خەمی ئەوەمانە تۆ بە خۆڕا خۆت ماندووەکەیت و کەس پێت نازانێ جا چ پێویست دەکا هێندە وریایانە قسەیان بۆ کردم کە قەنەعاتیان پێم کرد دوای کەمێک خانەخوێ هات و بەشداری شەراب خواردنەوەی ئەوانی کرد ئەم جایەکێکیان دەستی برد تورەکێکی دەرهێنا و زۆر بەڕێزەوە خستێ کۆشموتی زۆرمان پێخۆشە تۆیش لەم دانیشتنەدا ئەم دیارەمان لێوەربگری منیش کەمێک ڕامام دواتر پەسەندم کرد و پارەکەم هەڵگرت ڕۆژی دواتر هێندەم زانی قازی کەسێکی ناردە شوێنم کە چوو مەژوورەوە ڕوانیم ئەو دوانەی شەوێ پارەکەیان بە دیاری پێمدا بوو دانیشتون قازی وتی ئەم دوو شایەتە شایەتن بەسەرتەوە و سوێندیان ئابم قورآانە خواردووە کە تۆ بەرتیلت لێ وەرگتون و پارەکە سێسە دینارە ئیدی نەیهێشت بچمە دەرەوە و نردم سێسە دینارەکەیان لە ماڵەوە بۆ هێنام و بە تورەکەکەوە لە بەردەم قازیدا دامنا ئەمجا زۆر خەمبار بووم و پیشم خواردەوە کە چۆن ئەو هەلە زێڕینەم لە دەست خۆمدا و بەگرتن نەدان لە ڕاستیدا زۆر بە تەریقیەوە لای قازی هاتمە دەرەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد جێڕایە و ئەمجا مێری بۆ لا گوتی قوربان منیش بەسەر هااتێکی کە بەسەر خۆمدا تۆ بۆ دەجێڕمەوە کە خۆم زۆرم پێسەیر و سەرسرهێنەر بوو ساڵێکیان ئیفلاسم کرد و قەرزێکی زۆرم هاتە سەر منیش هەرچیم هەبوو لە خان و بەرە و زێڕوزی و هەموویم فرۆشت دوای پارەکانم هەمووی کردەیەک شەوێکیان کە زۆر پەژارەی ئەو قەرزانەم بوو ئەبوو بیدەمەوە خەوم زڕە چووم هەموو پارەکانم هێنایە بەردەمی خۆم و دەستم کرد بە ژماردنیان سەیرم کرد سەد هەزار دینارە قەرزەکانیشم کۆکردەوە ڕوانیم سێ سەد هەزار دینار قەرزارم زۆرم خەم خوارد هێندەم زانی لە دەروازەی ماڵم درا منیش پارەکانم کۆکردەوە و بە خزمەتکارەکەم وت بڕۆ دەروازەی دەرەوە بکەرەوە بزانە کێیە، دوای کەمێک خزمەتکارەکە هاتە لام سەیرەکەم ڕەنگی پێ نەماوە ترساوە کە لێم پرسی کێن وا ترسا بوو وتی قوربان چەند کەسێکی ڕوتن تەنیا چەرمیان لەبەردایە و سندوقێکیان پێیە و هەریەکەیان شمشێرێکی بەدەستەوەیە و داوای تۆکەن منیش کەمێک ترسام کە چوومە بەردەرگا و لێم پرسین منیان بۆ چێوتیان ئەوی ڕاستی بێ ئێمە دزین بەڵام ئەم جارە کۆمەڵێک نەختینەی زێڕینمان دزیوە بیستومانە قەرزاریت بۆمان هێناویت و تۆش نەبیتە شەریکمان بە ئێمە نافرۆشێ جا لێمان وەربگرە و قەرزەکەی خۆتی لێ بدەرەوە و دوایش بەشی ئێمەشی لێ جابکەرەوە بۆمان منیش سندوقەکەم پێهێنانە حوشە و فەرموم لێکردن ئەمجا لەبەر ڕووناکی چراکە سەیری ناو سندوقەکەم کرد هەمووی ئینجانە و قاپ و پەرداخی زێڕین بوو منیش لە دڵی خۆم داوتم پەنا بخوا چۆن لە لای لابەلاوە قەرزەکانی سەرشانم لاچوو ئەمانە قەرزەکەتیان پێدرێتەوە و دوو هێندەش زیاترە ئیدی ئەوان وتیان ئێمە نیوەشەو ئەبێ دوا بڕۆین کەس نەمان بینێ منیش کەمێک ڕامام دوایی چوم سەد هزار دینارەکە کە خستبوومە تورەکەیەکەوە هێنام و پێموتن دەی باشە ئێوە بەدەستی بەتاڵ مەڕۆن ئەم سە هزار دینارە بەرن دوای حەق و حسابەکەین ئەوانی ژوتیان زۆر باشە تورەکە پارەکەم پێدان و ڕۆشتن بەیانی بەدڵێکی خۆشەوە هەندێکیانم بردە لای زێڕنگەرێک و پیشانمدا دوای سیرکردنی شتەکان وتی جەنابی والی بەداخەوە ئەمانە مسن و زاخاو دراون بایی 500 درهمن ئیدی منیش گێژە گێژ گەڕام و ماڵەوە پەژارەکەم بوو بە دوو هێندە بەڕاستی ئەمە سیرترین بەسەرهات بوو لە سەردەمی حکومڕانی خۆمدا ئەم جامیری میسری کۆنوتی قوربان لە سەردەمی حکومڕانی خۆمدا ڕووداوێکی سەیرم بینی ئێستای گێڕمەوە جارێکیان دەدزمان گرت دادوەر فەرمانی لە سێدارەدانی بۆ دەرکردن ڕۆژی دواتر بردیان نە گۆڕەپانی ناوشار دەدار بەدەستی سێدارەیان بۆ هەڵخستن و لە سێدارەیاندان دواتر منیش فەرمانمدا بە کۆمەڵێک سەرباز کە ئەو دە لاشەی بە سێدارەکەوەن چاودێری بکەن هەڕەشەم لێکردن نەهێڵن کەس بێت و لاشەکانیان بدزێ ڕۆژی دواتر چوومەوە هەمان شوێن سیرم کرد نەوە دار بەدەست ماوەتەوە و دار بەدەستێکیان دوو لاشەی پیادا هەڵواسراوە بۆیە سەرۆکی پاسەوانەکانم بان کرد و لێم پرسی کوا دار بەدەستی دەیەم لە وەڵام داوتی قوربان هەرنۆ دار بەدەست بۆ و ئەمەیان دوو دزی پیادە هەڵواسراوە بەڵام من فریوم نەخوارد و زۆرم بۆ هێنا ئەویش دانی پێدانا کە شەو لاشەیەکیان بەداربەستەکەەوە دزراوە پێمان نەزانیوە ئێمەش لە ترسی تۆ نەمانزانیوە چی بکەین هەر بۆیە کە جوتیارێکمان بینی لەولاوە بەخۆی و کەرێکەوە هات گرتمان و کوشتمان و بەو داربەستەدا هەڵمانواسی منیش زۆرم پێ سیر بوو پرسییم ئەو جوتیارە چی پێ بوو وتیان قوربان تورەکێک لەسەر پشتی کەرەکە بوو وتم چی تیا بوو وتیان نازانین وتم بۆم بێنن کە هێنان پێم وتن هەڵی ڕێژن کە لە بەردەما کردیانە و لاشێکی پارچە پارچەکراوی تیا بوو کە بینیم زۆرم سیر لێهات لە دڵی خۆم داوتم پەنا بەخوا سیر بکەن چۆن خوا تۆڵی ئەم پیاوە کوژراوەی لەم کابرا جوتیارە کردوتەوە و ئاوا بەبێ هۆ ئەم سەربازانە هەڵیانواسیوە خوا زۆرداری کەس نییە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو